یەکێتی نابینانی کوردستان مەڵبەندی گشتی سلێمانی و شەقامی کانێسکان نزیک مزگەوتی قامیشان ژمارەی تەلەفۆن سیویەک چوار بەرواری سیانزەی چواری 2006 زینی پەرتوکخانەی دەریای دەنگی دیوانی قانع، کۆکردنەوەی بورهان قانع، بابەت، شیعر. بڵاوکەرەوە، پائیز، چاپ، چاپخانەی داڵاهوو، ژمارەی سپاردن، پێنج سەد و سی و سێ ی ساڵی دوو هەزار و پێنج ی وەزارەتی ڕۆشنبیری پێدراوە. چاپی شەشەم بۆ دیداری قانع لەلایەن وەزارەتی ڕۆشنبیریەوە چاپ کراوەتەوە لە خوێندنەوەی جیاد و ئامادەکردنی ئاوات واتەیەک یا وتەیەک لەبارەی شعرەوە سەتایی وەرزی تاڵی ژیانی ئەم شاعرە لە کۆتایی ساڵەکانی سەدەی نۆزدەیەمەوە واتە لە 1990 زینەوە دەست پێ دەکا دوای ئەوەی دەرەبەگەکانی ناوچەی مەریوان باوکی ئەم شاعرەیان ناوارە کرد و مەوک و ماڵیان داگیرکردن بەڵام ئەو لێ قەوماویە تا وەکو یا وەکو مناڵی دەربەدەرێک لە ڕۆژی پانزەی ئەیلولی هەمان ساڵدا لە ئاوایی ڕیشێن لە بناری شارەزوور لە دوای چواردە خوشک چاوی بە دونیا هەڵێنا. بەو حاڵەشەوە کڵۆڵی دەستی لە یەخەی نەکردەوە. لە تەمەنی چل ڕۆژیدا باوکی کۆچی دوای دەکات و تازە پێڕەوەکە دەبێ دایکیشی دەمرێ یاخود تازە پێڕەوکە دەبێ دایکیشی دەمرێ مامەکانی نازی دەکێشم ئاخۆ مناڵە دەربەدەرێک لەو تەمەنەدا چۆن ژیابێت تۆماری ژیانی ئەم مناڵە مەینەتدۆستە لە زەمینەیەکی دەربەدەری و پڕ لە کوێرەوەرییەوە دەستی پێکرد. شەرم نییە گەر بڵێین ڕۆژان لەناو مناڵاندا و شەوان لەسەر تەنووران ژیانی بەسەر دەبرد. تا ماوەیەک ئینجا بەهۆی خزمێکی دووریانەوە کە ناوی ئاغا سەید حوسێن و خەڵکی دێی چۆڕ بوو لە ناوچەی مەریوان، پێ دەنێتە زەمینەی ژیانێکی ترەوە. ناوبراو دەیباتە لای خۆی و لە حوجرە دەینێتە بەرخوێندن بە پێی نەریتی فەقیەتیە و ڕۆژگارە لە سوختەییەوە دەست پێ دەکا بەر لەوەی بە تەواوی فێری خوێندنەوە نووسین بێ جاروبار شعری سەرزنشتیدا ئەنا و هەرمەش بوو بە بنچینەی شاعرێتی دواڕۆژی کاتی بێ ئیشی خۆی بە خوێندنەوەی شێعر و بابەتی ئەدەبییەوە بردە سەر شێعر، لەو کاتەدا شەوچەرەی کۆڕی شەوانە و کەرەسەی ڕۆشنبیرکردنی جەماوەر دەبێ، بۆیە ئەمیش یەکێک دەبێ لە سەوداسەرەکانی بازاڕی شێعر کە ئاگری یەکەمین شەڕی جیهانی گەیشتە ناوچەی مەریوان، لەبەرئەوەی لایەنی ئاینی لە شەڕەکەدا بەهێز بوو، زۆربەی ڕۆشنبیرە ئاینییەکانی ئەو سەردەمەی ناوچەکە ڕاستەوخۆ تێکەڵاوی شەڕەکە بوون و خەڵکێکی زۆریان لەگەڵ خۆیان ڕاپێچی ناو شەڕەکە کرد. بێ ئەوەی کە لە ئیستراتیجییەتی شەڕەکە و لایەنە سیاسییەکانی و نیازی ئیمپریالیزم، نیازی ئیمپریالیزم و مەبەستەکانی بگەن ئەمیش یەکێک دەبێ لەو کۆمەڵە ڕۆشنبیرە ئاینیانەیە و سەردەمەی ناوچەکەیان و وەکو یەکێک لەوان بەشداری شەڕەکە دەکا لایەنی بە ئاین بۆ یاخکراوی شەڕەکە گەلێک کار دەکاتە سەر ڕێبازی بیرکردنەوەی بۆیە ئەوەتا ئەو سەرەتا شێعریەی کە لە سەر زەنشتکاریدا دامەزرابوو بە جێ دێڵێ و ڕوو دەکاتە شێعری بابەتی ئاینی و خواپەرستی هەر وەکو لەم نمونەیەدا دەردەکەوێ یا محەممەد لێو بەبار و دڵ بە بوریانم مەکە ئەی ڕئیسی هەردوو دنیا دیدە گریانم مەکە دەستەژنۆ و چاوەڕێگەی دەستی یارانم مەکە من کە ئالی تۆم زەلیلی باری عصیانم مەکە غەیری قاپی ڕەئفەتت بۆ کەس سەناخوانم مەکە کە شۆڕشی ئۆکتۆبری سۆسیالستی بە پێچەوانەی نیاز و ئارەزووی ئیمپریالیزم تای کێشی سیاسی ئەنجامی شەڕەکەی بە بارودۆخێکی سەر بە قازانجی زۆربەی گەلانی ناوچەکە کێشایەوە، سەرەتای بیرکردنەوەیەکی نوێ لە ژیانی ڕۆشنبیری شاعیردا سەری هەڵدا. دوای ئەوە جارێکی تر دەست دەکاتەوە بە خوێندن، ئینجا بە هەوای گەڕان بە ناو شارەکانی کوردستاندا خولیا دەکەوێتە سەری و هەر بۆیە بۆ خوێندن سنە و سابڵاخ و شنۆ و سەقز و هەولێر و کۆیە و کەرکووک و سلێمانی و بیارە گەڕاوە. دوا قۆناغی خوێندنی دێنێتەوە مەریوان و ئینجا بە یەکجاری دەستی لێ هەڵدەگرێ لە سەرەتای لاویدا دووچاری نەخۆشی تەنگە نەفەسی واتە ئەستما دەبێ و تا دێت لی زیاد دەکات و لە ئەنجامدا هەر بەو ئازارەش سەری نایەوە ئەو ناکۆکیە خێڵەکیانەی نێوان بنەماڵەی شاعیر و دەربەکەکانی ناوچەی مەریوان ماکێکی لە بیرنەچوونەوەی لە دەروونی شاعیردا خوڵقاند ڕۆژ لە دوای ڕۆژ لە ناو جموجۆڵی فکری شاعیردا زیادی دەکرد ئەمە لەلایەک لە سەتای بیستەکانیشدا بە دواوە کە ناو بەناو هەواڵی پەیوەندی سیاسیانەی توندتۆڵ و هاریکاری نێوان کۆڕ و کۆمەڵ و تاقمە سیاسەکانی و سەردەمی کوردستانی تورکیا و کەمالییەکان دەگەیشت، بێ ئارامی خۆشی شاعیری دادەگرت. دیسانەوە لە لایەکی تریشەوە سەرکەوتنی شۆڕشە مەزنەکەی ئۆکتۆبر و سەرەتای بڵاوبوونەوەی بیروباوەڕی پێشکەوتنخوازانەی دژ بە فاشیزم لە ناو توێژ و کۆمەڵە خوێندەوارەکاندا، ئەمانە هەموو زەمینەیەکی نیشتیمانپەروەرانە و نەتەوایەتییانەیان خوڵقاندبوو. و پاشگەزبوونەوەی کەمالیەکان بەرامبەر بە مەسەلەی کورد و بەرپابوونی شۆڕشە ناو بە ناو پچڕاو و یەک لە دوا یەکەکانی کوردستانی تورکیا ئاگری داخ بیروباوەڕی زۆربەی لاوە خوێندەوارەکانی خستە بەر مەودایەکی نەتەوایەتی و نیشتیمانیانەی کاریگەر وا ڕێکەوت بیروباوەڕی نەتەوایەتی لەو ناوچەیەدا کە پاشکۆی ناوچە پێشکەوتووەکانی کوردستان بوو، کەوتە پێش بڵاوبوونەوەی مەودای فراوانی بیروباوەڕی سۆسیالستی و ئەمەش زۆرتر بەوەی هەندێک پیاوە بەناو ئایینیەکانەوە بوو کە پروپاگەندەی ئەندێشاوییان لە دژی یەکگرتنی گەلان و ڕێبازی نێونەتەوەیی ئەنتەرناسیۆنالیزم بڵاو دەکردەوە. هەروەها پڕوپاگەندەی هەرەوەزیدار و دەستەی ئیمپریالیزم و کۆنەپەرستانی ناوخۆ و گرانی باری مەسەلەکە ماوەی ئەوەیان نەدا بیری سۆسیالستیانە بە فراوانی بەرەو پێشتر بکەوێ بەڵام مەسلەی نەتەوایەتی لە بواری سیاسی ئەو ڕۆژەدا بووە هەوێنی هەموو پارچە نووسین و قسە و باسێکی نیشتیمانیانە شاعیر و ڕۆشنبیر و مەلا و فەقێ و خوێندەوارە پێشکەوتووەکان حەزیان لە باسکردن و گێڕانەوەی بەسەرهاتی شەڕوشۆڕ و سەرکەوتن بەسەر بەرەی ئیمپریالیزمدا دەکرد. لەم کاتەدا کە سەرەتای شاعیرێتی شاعیر بووە، زۆر بە گورجی باری سەرنج و شێوەی ناوەڕۆکی شیعرەکانی لە دڵداری و ئایینییەوە گۆڕدران بۆ نیشتیمانپەروەرێتی. وەکو خۆی چەند جارێک باسی کردووە و لە پێشەکی دیوانە شیعرەکانی سەردەمی خۆیدا و لە چەند لایەکی تریشەوە لێی دواوە کتێبێکی دەستنووسی فارسی بە ناوی وەقائع ئەلئەردەڵانی دەست دەکەوێ کە باسی ڕاپەڕینەکانی تیرەی ئەردەڵانیەکان دەکا بەرامبەر بە داگیرکەران ئەمەیش ئەوەندەی تر کار دەکاتە سەر دیوی ناوەوەی دەروونی شاعیر و بەرهەمە شیعرییەکانی. لێرەدا بە تەواوی قۆناغی شیعری دڵداری بەجێ دەهێڵێ کە ئەمە نموونەیەکی شیعری ئەو سەردەمەیەتی. دیدەم نەومەت نەمام دیدەم نەو نەمام دیدە ڕاستەکەم باڵا نەو نەمام بۆچی ناپرسی لە حاڵی خوڵام هەتا قیامەت من هەر بە تەمام دڵەی نازارت لە چی ڕەنجاوە گەرمە مەیلەکەی ئەو سات نەماوە مەیلت بۆ ساردە بە قسەی بەدگۆ بە قسەی ڕەقیب مەمکە ڕەنجەڕۆ وەیان دەڵێت، مەسیح گەر بێتە سەر قەبرم بخوێنێ پێی ئەڵێم لاچۆ، دڵم پێکراوی تیری غەمزە و پەیکانی مژگانە. ئەگەر تۆ نۆبەرەی ماچێکی لێوی خۆت بە من بەخشی، مەعابد چۆڵەکەم بیللا ئەچم بۆ کونجی مەیخانە. شاعیر دوای ئەو قۆناغە دەبێتە شاعیرێکی نەتەوایەتی و نیشتیمان پەروەر لە بواری نەتەوایەتی و نیشتیمانیانەدا بە جەرگانە دەڵێ ئەی وەتەن خۆ من بە ناحەق سەرکز و ئاوارە نیم ڕۆڵەکەی خۆتم بە پاکی دوژمن و خوێنخوارە نیم چونکە ڕۆڵەی کوردستانم وەحشی و پەتیارە نیم وامەزانە کەوتە ڕۆژی خۆی وەها بێکارە نیم سەیری مەغزی دوژمنت کە تێکەڵی خوێناومە. یان وتویەتی، قوربانی ئەم خاکەیە ئەم ڕۆحە لە بەرما، سۆزی دڵی پڕ دەردە کە خولیایە لە سەرما. ئامادەی مەیدانم و ئەم بەرگە کە پۆشیم، کفنە نەوەکو چاکەت و پانتۆڵە لە بەرما. هەر لە سەرەتای سیەکانەوە تا کۆتایی دیاردەیەکی نەتەوایەتیانەی بەنجەرگ لە ناو شارەکانی شاعردا سەری هەڵدا و جێگای خۆی گرتەوە بڵاوکردنەوەی بیروباوەڕی سۆسیالیستانە لەلایەن کاربەدەستانی حوکمی ئەو سەردەمەوە بەربەست کرابوو، بەڵام ئەوەندەی کە لە بەری بەڵام ئەوەندەی لە کەلەبەری نێوان دەزگاکانی پۆلیسەوە دەهاتە ناو کۆمەڵانی خەڵکەوە سوودی لێوەردەگیرا و خەڵکی زۆر لێکرا و چەساوەی ئاگادار دەکردەوە لەو کاتەدا باس و بەسەرهاتی شۆڕشی ئۆکتۆبری سۆسیالستی و ئامانج و لایەنە سیاسی و کۆمەڵایەتی و ئابووری و نەتەوایەتیەکان بە زۆری بە سەر زارەکی باس دەکران ئەمەش زەمینەیەکی وای خوڵقاندبوو کە هەر تاکە شتێک بە چەند جۆرێکی جیا لە یەک بدرێنەوە بەڵام بە شێوەی گشتی وەکو مەسلەیەکی سیاسی زیندوو خەڵکی باسیان دەکرد و بە پیریەوە دەچوون ئەم چوارینە شیعرەی خوارەوە نموونەی سەرەتای هەستکردنی شاعیرە بە ڕژێمی سۆسیالستی و شاعیر لە شیعرەکانیدا پێش پێویستییەکانی سەردەمی خۆی کەوتووە و بەم جۆرە داوای یەکسانی کردووە. باسێ قات نەبێ خان و سەراکەت پارەی قاتێکیان بدە بە براکەت. دەوڵەمەند مەڵێ هەوڵی بۆ خۆیە نەبوونی هەژار نەبوونی تۆیە ناتوانین قۆناغەکانی بابەتی شاری شاعیر لە سیەکاندا بە وردی دەستنیشان بکەین تەنها ئەوەیە لەو ماوەیەدا شعری هەمە بابەتی وتووە دڵداری نیشتیمانی کۆمەڵایەتی نەتەوایەتی هەروەکو لە بواری کۆمەڵایەتیدا وتویەتی پرچ و بەرماڵ و سیواک و ڕیش و کەشکۆڵ و عەبا بۆ سواڵن کەی ئەمە ئەسبابی ژین و حورمەتە؟ وەیان وتویەتی، دەستی مەردی توند لە ئەڵقەی کاسبی مەحکەم بکە، پولێ ناکا هیممەتی پیرشالیار و. کۆنەپۆش. بەهۆی دووەمین شەڕی جیهانیەوە بیروباوەڕی پێشکەوتوانە لە وڵاتدا پەرەی سەند و ئەم پەرەسەندنەش بووە هۆی زیاتر هاندانی شاعیر لە دژی ڕژێمی دەرەبەگایەتی و کۆڵۆن یالیزم وەک وتمانە و ناکۆکیە خێڵەکیانەی نێوان شاعیر و چەندەرە بەگێک گۆڕایە سەرشێوەی کێشەیەکی سیاسی دژ بە تێکڕای ڕژێمەکە هەرچەندە مەودای بیرکردنەوەی لە کێشەی نێوان خاوەن موڵک و ڕەعییەتەکان قووڵتر بوایەتەوە، ئەوەندە هەڵوێستی بەرامبەر تێکڕای دەرەبەگایەتی توندتر دەبوو. لەم قۆناغەدا شاعیر تێکەڵ بە ئەدەبی شۆڕشی نهێنی بوو، جەمسەری فیکری بە ئەدەبی شۆڕشگێڕانەوە جۆشی خوارد، وەکوو وتوویەتی. لەبەرئەوەی کۆمەڵگای کوردەوارییە و سەردەمە کۆمەڵگایەکی ئایینی و دەرەبەگایەتی بووە، سروشتی کۆمەڵگاکەمان لە وڵاتێکی پیشەسازی نەچووە کە دەسەڵاتی سەرمایەداری خەڵکیان چەوساندبێتەوە، مەکانی بەزۆری لەگەڵ جوتیاراندا دەدوێ و بەرهەڵستی دەرەبەگەکان دەکات. وەک وتمان لە سەرتاپای سییەکانا شیعرەکانی شاعیر بەزۆری لەناو کەوانێکی نەتەوایەتییانە و نیشتیمانیدا دەسوڕایەوە. خۆشەویستی بۆ خاک و گەلەکەی لە زۆربەی شیعرەکانی ئەو سەردەمەدا خۆی دەنوێنێ. لایەنە لەیەکنەچووەکانی شیعرەکانی شاعیرەوە دەگەیەنێ کە زادەی فیکری یەک سەردەم و پێویستی یەک قۆناغ و بەرهەمی یەک ئێش و ئازار نین و زۆربەی شیعرەکانی ئەم قۆناغەی ڕواڵەتی چەرخێکی ئەدەبی نوێی پڕ لە سیاسەت دەست نیشان دەدات و شاعیر باوەڕی بە یەکگرتنی جەماوەر و سەرکەوتنی ڕژێمی سۆسیالستی بووە بۆیە بەم جۆرە ڕوو دەکاتە دەرەبەگ و هەواڵی شۆڕشی نهێنی دەدا بە گوێیدا و دەڵێ گوێگرە قانونی سۆسیالستی دەنگی دایەوە ڕۆژی مەرگت زۆر نزیکە ئەو دەنگە یاسینتە نۆکەر و پێشخزمەت و کارەکەر و دایانەکەت کەوتە ڕۆژی خۆی بزانە دوژمنی خوێنینتە باخێ هێندە قایم و مەحکەم نەبووی من نەتگەمێ باخێکی هێندە قایم و مەحکەم نەبووی من نەتگەمێ دەستی ئیستیعمارە هێز و کۆمەک و پەرژینتە شاعیر دەرەبەگایەتی وەکوو چینێک بە دوژمنی سەربەستی گەل و پاشکەوانی داگیرکەر زانیوە، بەڵام بە شێوەی تاکەکەس پەیوەندی دۆستانە و ڕاز و نیازی لەگەڵ گەلێک دەرەبەگ و خاوەن مڵکدا هەبووە. لە سەرەتای چلەکانەوە بە تایبەتی لە ڕۆژگاری دووەمین شەڕی جیهانیدا ڕێبازی سۆسیالستی وەکوو دیاردەیەکی سیاسی زیندوو لە ناو شێعرەکانی شاعیردا دەرکەوت و سەری هەڵدا. بەڵام شاعیر بەو شێوە ساکاریەی کە زۆربەی ڕۆشنبیرانی ئەو سەردەمە بە تایبەتی لادێنشینەکان لێی تێگەیشتوون مامەڵەی لەگەڵ مەسەلەی سۆسیالسدا دەکرد و بە پێی حکمی تێگەیشتین لە مەسەلەکە نەک بەو مانا و مەفهومە فراوانە گشتیەی ئەمڕۆ لە ئارادایە لە ناوکۆڕ و کۆمەڵە لادێنشینەکاندا سربەخۆ باسی دەکرد و لەمڕۆوە شێعرەکانی ئەو سەردەمەی زۆربەیان لەگەڵ جووتیار و کرێکار و شوانکارە و تەواوی لادێنشینەکاندا بێ پێچ و پەنا دەدوێ و پەیوەندییەکی ڕیشەداری بە ناخی ژیان و باری کۆمەڵایەتی ئەو سەردەمەی گەلی کوردەوە هەیە بۆیە داوای یەکگرتنی لێ کردوون کە ئەم شێعرانەی تەعبیر لە ژیانی خۆی و کۆمەڵەکەی و پێویستی یەکگرتنیان دەکات. یەک گرن ئەی چینی جوتیار یەک گرن یەک گرن ڕۆڵەی کرێکار یەک گرن شاعیر لەو باوەڕەدا بووە کە لە وڵاتێکی فرە نەتەوەدا مومکین نابێ هەموو نەتەوەکانی ناو چوارچێوەی ئەو وڵاتە وەک یەک بژین و لە ڕووی یاسای کۆمەڵایەتیەوە یەکسان بن و ئابووری وڵات بە ئابووری هەموو نەتەوەکان و وەکو یەک بدرێتە قەڵەم و وەکو یەک سەربەستی سیاسیان بدرێتێ. بۆیە هەمیشە لە هەڵوێستی سیاسیانەی نەتەوە سەرەکیەکانی ئەو جۆرە وڵاتانە سڵەمیوەتەوە و لە شیعرەکانیدا ئەمەی بە لادێ نشینەکان گەیاندووە. لە شیعرەکانیدا تاوانی ژێرکەوتنی هەموو ڕاپەڕینەکانی نەتەوەی کوردی خستۆتە ئەستۆی کۆنەپەرستی ناوخۆ و سەرکردایەتی خێڵەکیانە یان تاکەکەسی و بەرەی ئیمپریالیزم. و ئیمپریالیزمی هەمیشە بە دژمنی ڕاپەڕینی گەلان داناوە ڕاپەڕینەکانی کوردی هەرگیز بە ڕاپەڕین لە دژی نەتەوەکانی دراوسێدانە ناوە بەڵکو بە دژی ئەو ڕژێمانەی داناوە کە حکومیان تیاکردون و بوونەتە داردەستی ئیمپریالیزم لەبارەی یاینەوە بە شێوەی گەشتی خواپەرست بووە ئینجا بەو مەفهومە فراوانەی کە باز دەکرێ یان یان نا؟ بەڵام هەندێک هەڵوێست یاینی لە وڵاتدا بە بەشێک لە کەرەسەی دەست بەسەر فیکری ئازادی خوازاندا گرتندا ئەنا هەر لەبەر ئەمەش بووە حەزی لە مەلایەتی کردن نەکردووە هەروەکو لەم شارەدا دەردەکەوێت لەبەر پەستی گەلی کووردا کەوا بێگانە زاوامە لەسەر ئەم هۆزە چەند ساڵە بە تەنیا هەوڵ و داوامە بە خۆڕایی لە دەستیدا سەفای ئەم زەید و ماوامە مەلایی و خوێندەواری خوو ڕەوشتی خۆم و باوامە بەڵام من ئارەزووی نان و ژیانی وەک مەلا ناکەم. هاتنە پێشەوەی بازاڕی دووەمین شەڕی جیهانی وەکو باسمان کرد ناوەڕۆکێکی نوێی خستە ناو شیعرەکانی شاعیرەوە شاعیر وەکو زۆربەی ڕۆشنفیکرەکانی هاوچەرخی لەو باوەڕەدا بوو کە دوای کۆتایی شەڕەکە بە قازانجی گەلان و لەناوچوونی دەسەڵاتی ئەڵمانیای هێتلەری و نازیگەری لە جیهاندا، مەسەلەی نەتەوە ژێردەستەکان بە لایەک دادەخرێ و کوردیش وەکوو یەکێک لەو گەلە ژێردەستانە بە ئاواتی ڕزگاری خۆی دەگات. هەر وەکوو لەم شێعرەدا ئاوات و چاوەڕێی شاعیر دەردەکەوێ. کوردە وەرە بنواڕە! دەوای دەردت لە کوێیە؟ هەر پەیڕەوی لینینە دەوا و چاری نەخۆشین. نابی بە کەر و عەبدی هەموو بەگلەر و توجار. لۆرد نابێ بە باخات و گەدا نابێ بە پەرژین. ئەو ڕۆژە کەوا خەتمی ئەکا شۆڕشی بەرلین. بەڵام بە پێچەوانەوە هاتە دی. بەرەی گەلانیش سەرکەوت و کەچی توندوتیژی سیاسی دژوار لە وڵاتی کوردەواریدا لە جاران خراپتر مایەوە. لە زۆربەی شارەکانیدا داوای هەڵتەکاندنی ئەو پەیوەندیە کۆمەڵایەتیانەی کردووە کە لە دەرەوەی وڵاتەوە هێنراون و لەو باوەڕەدا بووە کە تەنیا نەریتە کۆمەڵایەتیە ڕەسەنەکانی ناوخۆ دەتوانن خزمەت و قازانج و دەستکەوتی نەتەوایەتی زۆربەی خەڵکی کوردستان بکەن هانی پیشەکەرەکانی داوە کە بە هێزی بەرهەمێنان ڕێ لە بازار و بواری بەرهەمێنان و دەستبەسەراگرتنی بازرگانێتی بێگانە بگرن بڕوای بە مەسلەی خێڵەکیانە و عشیرەتگەری هەبوو و داوای لە خەڵک کردووە لی دوور بکەونەوە هەروەکو لەم شعرەدا بە دیارە بینێنە گۆڕی تارەوە ڕسومی عشیرەتی فەرقی مەخەن لە بەینی غەنیدا هەتا زۆر وا لەبارەی مەسلەی ئافرەتەوە ئەوەندەی بۆی کرابێ و توانی بێتی لە کۆڕ و کۆمەڵەکاندا باسی سربەستی ئافرەتی کردووە و داوای لە ناوبردنی دیاردەی ئەو بنچینە کۆمەڵایەتیانەی کردووە کە ئافرەتی کوردەواری پابندی پاشماوەی ڕژێمی دەرەبەگایەتی لە ناوچوو ماڵە باوان کردووە و چارنەکردنی گیروگرتی ئافرەتی کوردەواری لە ڕووی ڕۆشنبیری و کۆمەڵایەتی و ئابوورییەوە بە نیشانەیەکی ترسناک داناوە لە بەردەم ڕێبازی ڕاپەڕینی هاوچەرخانەی تێکڕای کۆمەڵدا و داوای کردووە ئافرەت لە هەموو بارێک بارودۆخێکدا لە ڕووی تیۆری و کارکردن و پراکتیک و مافەوە سربەست بکرێت بۆ ئەوەی گۆڕانێکی ڕیشەیی لە ناخی کۆمەڵدا بەرپا بێت دواخستن و بە دواکەوتوویی مانەوەی ئافرەتی بە ڕێبازێکی زیانبەخشانە پێچەوانەی بیروباوەڕی شۆڕشگێڕانە و دژی دیموکراتییانە داناوە. لە ناوەڕۆکی شێعرەکانیدا ئەم وێنانە دەرەکەون، زەوی بە موڵکی جوتیار زانیوە و بە موڵکی جوتیار زانیوە، کارگەش هینی ئەو کەسەیە کاری تیا دەکا، هەروەکو وتویەتی. قەزای ئەو تۆزی گا کێڕەی سەپانە قەزای ئەو تۆزی گا کێڕەی زە سەپانە لە دوو سەد قە سو کۆشکی میر و خانان قەزای ئەو داسە ئەو ساوی کە تیژ بێ لە دوو سەد بڕنەوی دەس کاری ئەڵمان وەیا وتویەتی وەرن کاری گەرانم هەر وەکو شێر دەری بێنن خەزێنەی لۆردی شاران بە میزانی عەدالەت بەش بەشی کەن چ فەرقێکی نەبێ سالار و گاوان چ فەرقێکی نەبێ سالار و گاوان بژی ئەو بیرە تیژە ئەم یەدانە کە ڕووخانی قەڵای فێراون و هامان وەک وتمان ناکۆکی نێوان شاعیر و دەرەبەگایەتی لە خاڵێکی بچووکەوە دەستی پێکرد بڵاوبوونەوەی بیر و باوەڕی پێشکەوتوانەش ئەوەندەی تر مەسەرەکەی تیش کردەوە تا گەیشتە و ڕادەیەی بە شاعیرێکی دژی چینی دەرەبەک و ڕژێمی دەرەبەگایەتی ناسرا حەزی لە خوێندەواری کردووە و چەند کەسێکی لە ژیانیدا فێری نووسین و خوێندنەوە کردووە جگە لەو قوتابیانەی کە دەرسی پێوتون سەرانسەری چلەکان بە سەردەمی دەستێوەردانی سیاسی و سەرهەڵدانی دیاردەیەکی نوێی شۆڕشگێڕانە و ڕێبازی سۆسیالیستیانەی شێعرەکانی دادەنرێ. شاعیر ڕێبازی سۆسیالستی بە بنچینەی چارەسەرکردنی هەموو گیروگرتە نەتەوەیی و کۆمەڵایەتی و ئابوورییەکانی کۆمەڵ داناوە. بۆیە وتوویەتی هەڵگرن پاچ و بێڵ و قەڵەم هەر لە ڕۆشنبیر هەتا شوان و سەپان، هەڵتەکێنن ئەم نیزامە بۆگەنە، دابڕێژن کۆشکی یەکسانی ژیان. ئەو دەمەش ڕۆڵەی پرۆلیتاری کورد دەبنە ڕابەر بۆ وڵاتی کوردستان. ئەو کێشە نەتەوایەتیەی کە شاعیر بڕوای پێی بووە وەکو فەلسەفەیەکی بنیاد نەرانە سەیری دەکرد و بە حەتمیەتی قۆناغێکی فکری دادەنا بۆیە وتویەتی ئامادەی مەیدانم و ئەم بەرگە کە پۆشیم کفنە نەوەکو چاکەت و پانتۆڵە لە بەرمە چەند جارێک لە سەریشوکاری دەوڵەت لابراوە بەشداری کۆماری مەهابادی کردووە و لەوێوە پارچە شعرێکی بێ نوختەی بەنامە بۆ خوالێ خۆشببوو فایەق بێکەسی دۆستی ناردووە کە لە سەرەتاکەیدا دەڵێ کاکە سەلامم لە هاو دڵدارم لە مام و کەس و گەورە و سەردارم الحمدللە ئاڵا هەڵکرا ماوەی دەردی دڵ ئەمڕۆکە دڕە. لە سەرەتای پەنجاکاندا دەستی کرد بە چاپکردنی هەندێک لە شعرەکانی بە هاریکاری چەند دۆستێک لەوانە مامۆستا عەلادین سەجادی و شکور مستەفا و کاک برایم ناوێک و تا دوایی توانی پێنج بەند لە شعرەکانی بە شێوەی دیوانی جیاجیا و قوارەی تایبەت چاپ بکات وەکو گوڵاڵەی مەریوان باخچەی کوردستان چوارباخی پێنجوێن شاخی هەورامان دەشتی گەرمیان ڕووی لە زۆر خاوەن پارەنا کە یارمەتی چاپکردنی پاشماوەی شعر و نووسینەکانی تری بکەن، بەڵام بەداخەوە کەس یارمەتی نەدا. لە ژیانیدا نەفس بەرز بووە و هەر لەسەر ئەو نەفس بەرزیەش بووە کە زوو زوو لەسەر ئیش و کار لابراوە. لە ژیانیدا مامۆستای قوتابخانەی ڕەسمی و کرێکاری و مەلایی و جووتیاری و ئاشەوانی و فەرمانبەرێتی بچووک و وردەواڵە فرۆشی کردووە. بەڵام لە هەموویان زۆرتر ئاشەوان بووە. لە دێی جافەران و سێوسێنانی قەرداغ و دارۆخانی ناوچەی شلێری سەر بە قەزای پێنجوێن مامۆستای قوتابخانە بووە. لە سورداش و هەڵەبجە کاتب بووە لە دایرەی تەنویندا. لە ناوچەی قەڵاچوالان و ملەکەوە و ئاواییەکانی پشتە و شەمێران و دەربەندیخان و سەنگەسەر کرێکاری دایرەی ئەشغاڵ و کشتوکاڵ بووە. لە بناری شارەزوور، قۆڵچی، دارستان و لە کەوڵۆس و سەرکان و ناڵپارێز ئاشەوان بووە. لە شارەزوور و ناوچەی مەریوان ناوبەناو مەلایەتی کردووە. لە سلێمانی و سیتەک و بانی بنۆک و سەیسادق و نزارە و شیوە گوێزانی شلێر دەرسی کوردی و ئاینی لە قوتابییە ڕەسمییەکاندا وتۆتەوە. بنەماڵەکەیان بنەماڵەیەکی ئاینی و دەسەڵاتداری مامناوەندی بووە و باب و باپیری ئیرشادیان کردووە بەڵام سەرەتای ژیانی ئەم و کۆتایی دەسەڵاتی بنەماڵەکەیان یەکانگیر بوو بوو باوکی لە ساداتی کابلی مەریوان و دایکی لە شێخەکانی کەوڵۆز بووە لە بناری شارەزوور لە سەرەتای سییەکان بەدواوە ببورن لە سەرەتای سییەکان بەدواوە شیعرەکانی شاعیر وەکوو پێشڕەوێکی ئەدەبی شانبەشانی ڕیزی پێشەوەی بزووتنەوەی نیشتیمانی کورد ڕۆیشتووە لە ناوەڕاستی پەنجاکاندا لە نووسین و شاردانان سارد بووە لە کۆتایی پەنجاکاندا چەند جارێک تووشی ئاڵۆزی و ناڕەحەتی بووە لەوانە بە حەپسی بردوویانە بۆ بەندیخانەی بەسڕە و لەوێوە بۆ عەمارە و هێناویانەتەوە بۆ بەغا لە 1960 دا ماڵی لە شاری سلێمانی ئەبێ و لە بەندیخانەی سلێمانی وانەی کوردی نووسین بە بەندیەکان دەڵێتەوە لە سەتای شەستەکان بەدواوە تووشی دڵشکاوی و ئازاری دەرونی ئەبێ و ئەچێ بۆ ناوچەی شلێر لە قەزای پێنجێن لە سەرەتای هەزار و نۆ سەد و شەست و سێ دا بە هۆی باری ئاڵۆزی ناوچەکەوە لەگەڵ دانیشتوانی چەند دێیەکدا ڕەو ئەکەن و ئەچنە ئەو بەر سنوورەوە.